براکی چوارەم ژوورەکە تاریک نەبوو سیسی لا حوت مۆمی ژمارد ڕێگەندی ژماری ئەڵلقەکانی پەردەکەی سەرەوە کە لە داپیرە هەرە گەورەکەی و بۆیان مابووە چ ڕێکەوتێکی سیر بوو هەموو دیارەکانیان لە ژێر دارستنەوبەرەکەدا دانابوو تەنها یەک شت جیاواز بوو لە جەژنی ساڵی پار ئەویش ئەوە بوو کە باپیرە خۆی نەکردبوو بە بابەنوێ ئەوشیان هەر لەسەر خواستی سیسیلیا بوو وابزانم تااقەتی شتێکی قۆڕی وەک بابەن و ئێلم نییە سەرمێزەکە پڕ بوو لە قاپ گوپی قاوە سینیە کێک و حەڵوای بەبادەم و شەکر دروستکراوی لە سەردانرا کە باڕەنگی میوە ڕازاندبیانەوە حەزت لە هیچ نییە کەمێک شەربەتی لیمۆ پارچەیەک کێک بە بێکرێمی توی فەرەنگی هەمان بە چواردەوریدا وەستا بوون تاز لە دوا وەستا بوو لەوە دەچوو کەمێ پێی ناخۆش بێ کە سیسیلیا بۆ ئەوە هاتبووە خوارەوە کە بەشداری دابشکردنی دیارەکان بێ بەلایەنی کەمەوە زۆر بە شێوەیەکی نائاسایی دەهاتە بەرچاوی جەژنت پیرۆز بێ لاست جەژنی خۆشت پیرۆز بێ باپیرەوتی ئەجا کاتی دیارەکانە ئەو کارە گەورەیەیان بە من بەخشیوە هەمیان بە چواردەوری دارەکەدا دانیشتن و باپیرەکەوتە خوێندنەوەی کارتی سەر دیارەکان سیسیلیا سەرنجی لە دیارە پێچراوەکاندا و پێیوانە بوو هیچ یەکێکیان تا خۆرکیان پێڵاوی خلیسکێنەی سەر بەفری تێدا بەڵامدانی بەخۆی داگرت و تووڕانە بوو چونکە پێدەچوو دیاریتریان لە ملاولای ماڵەکەدا شارد بێتەوە لەوە پێشتی وا ڕوویدا لە ماریانا و بۆ سیسیلیا ماریانا ئازیزترین کچە برادری سیسیلیا بوو ماڵیان لەو بەری لیرا بوو بەڵام لە هەمان پۆلدا پێکەوە قوتابی پاکەتێکی زۆر پچکۆلە بوو بڵێ زێڕوزیوی تێدابێ یاڕم بێکم شتێکی نوێ بێت و لەگەڵ زێڕوزیوەکانی تردا بەکاربهێنرێ کاغەزەکەی لێکردەوە و قوتیلەیەکی زەردی کردەوە پەپولەیەکی سووری لەسەر پارچە لۆکەیەکی بچکۆلە بینی بە دەرزیە بە دەرزیەوە کە بەجلەوە ئەکرێ سیسیلیا پەپولەکەی لە ناو پقیلەکەدا دەرهێنا و هەر کە دەستی بەرکەوت یەکسە ڕەنگەکەی گۆڕا بۆ سەوز پاشان ڕەنگەکەی بوو بە شین و وەنەوشەی پەپولەیەکی ئەفسوناویە باوکی سەرێکی لە قاندوتی لەگەڵ گۆڕانی پلەی گەرمادا ڕەنگەکەی گۆڕێ هەموان دەیانویست ئەو پەپولەیە بەدەستەوە بگرن کاتێ دەیان خستە لەپی دەستیانەوە ڕەنگەکەی دەگۆڕا بۆ سەوز و شین تەنها لە دەستی سیسیلیادا دەبووە بەنەوشەی لازوتی پەپولەی تایە بەڵام هەمووە خۆیان نیشاندا کە گوێیان لە قسەکەی نەبوو دووهەمین دیاری بۆ لازم ئامۆژنە ئینگرید و مامە ئاینا جووتێ پێڵاوی منداڵانەی خلیسکێنی سەر بەفریان بە دیاری بۆ هێنا سیسیلاوتی من بوومە ئەموت خۆزگە پێڵاوی ڕاستەقینێ خلیسکێنە بواە بەڵام من نامێ خۆم لە دیارەکانی تۆ هەڵقڕتێنم دواتر دیارەکان یەک بە دوای یەکدا دابەشکران هێدی هێدی پاکەتەکانی ژێر دارسنەوبەرەکە کەم دەبووەوە و لەگەڵ ئەوەشدا بەرە بەرە سەرمێز و کورسیەکان پڕ دەبوو لە شتی جۆرا و جۆر باوکی هەموو کاغەزەکانی کۆ دەکردەوە و دەیخنینە ناو کیسەیەکی ڕەشی گەورەوە کەمێ دواتر باپیری چووە دەرەوە گەورەکان قاوەیان دەخواردەوە لاسیش ساردی دەرمانیشیاندا بە سیسیلیا کە باپیرەی گەڕایەوە ژوورەوە شتێکی درێژ و قورسی پێبوو لە کاغەزێکی شینی دیاریەوە پێچرا بوو ئەستێرەی ئاڵتونی پێوە بوو سیسیلیا خۆی لەسەر قەنەفەکە بەرز کردەوە پێڵاوی خلیسکێنەی سەر بەفر باپیری کارتەکەی سەری خوێندەوتی بۆ خلیسکێنە بازەکە خلیسکێنە باز نەنکیوتی یا بۆ خواژنی خلیسکێنە بۆ توی سیسیلیا سیسیلیا بەپەلە کاغەزەکەی داماڵی پێڵاوەکان هەروەک ڕەنگی کاغەزەکەی دەدرەوشانەوە بەڵام ڕەنگیان سوور بوو هەر زۆرم پێخۆشە خۆزگە بمتوانیان ئا ئێستا یەکسەر تاقیم کردایەوە وایە هیوادارین بەم زوانە بیتەوە سەر پێ ئیدی لەوە بەدواوە سیسیلیا پێڵاوەکانی لەسەر قەنەفەکەدانا و ئەوانی تر خەریکی دیارریەکانی تر بوون دوهامین دیاریش هێندە گەورە بوو کە دەبواە لە دەرەوە بهێنن ئەو یەکیشیان هەر بۆ سیسیلیا بوو هەر لە دوورۆزانی دیارریەکە چییە شێت بوون تا خورد دایکی خۆی بەسەردا چەماندەوە و دەستێکی هێنا بە ڕوومەتیدا بۆ پێ دوای ئەمان وێرا شتێکی ترێ بە دیاری بۆ بکڕین سیسیلیا شانێکی بۆ خەڵتەکان بەڵام وێراتان پێڵاوی خلیسکێنەی سەرسەهۆڵم بۆ نەکڕن بەڵێ وەک قمارێک وێرامان ئەوەیان بکەن پاشان مێزەکەیان بۆ کاتی قاوە و کێک ڕازانەوە سیسیلیا پێی خۆش بوو کە سێری ئەو هەموو کێک و میوە و گوێز و چەرەسەی سەر مێزەکەی دەکرد ڕێک دەبوایە هەروا بووە دەبوایە جەژنی لەدایک بوونی مەسیح بووە ئەو خۆی تەنها پارچەیەک کێکی خوارد و دواتریش داوای پارچەیەک سەمونی برژا و هەنگوینی کرد باپیرەی باسی جەژنی زەمانی زوو بۆ گێڕانەوە ماوەی 6 ساڵی ڕەبق بوو لەو ژوورەدا جەژنی کردبوو ساڵێکیان ئەویش نەخۆش کەوتو لە جێگادا کەوتبوو لەو کاتەدا کە خەری بوو بە دەوری دارسنەوبەرەکەدا سەما بکەن سیسیلیا کەوتە چاوتروکاندن داوای کرد هەڵی بگرن و بیبەنەوە بۆ ژوورەکەی خۆی لە پێشدا لاس و دایکی بەپەلە هەموو دیارەکانی سیسیلیان بردە سەرەوە چونکە دەیویست هەمووی لە ژوورەکەی دابێت دواتریش دوای ئەوی جەژنە پیرۆزیان لە یەکتری کرد باوکی بە باوەش هەڵی گرت و بردیە سەرەوە بەو شێوەیە سیسیلیا خەوی لێکەوت لەو کاتەدا کە خەری بوو بە دەوری تاسنەوبەرەکەدا سەما بکەن سیسیلیا کەوتە چاوتروکاندن داوای کرد هەڵی بگرن و بیبەنەوە بۆ ژوورەکەی خۆی لە پێشدا لاس و دایکی بەپەلە هەموو دیارەکانی سیسیلیان بردەوە سەرەوە چونکە دەیویست هەمووی لە ژوورەکەیدا بێت دواتریش دوای ئەوەی چەژنە پیرۆزیان لە یەکتری کرد باوکی بە باوەش هەڵی گرد و بردیە سەرەوە